ربهم الی صراط العزیز الحمید. بە، الیف لام را، دەخوێنرێتەوە، ئەمە پەڕاوێکە ناردوومانەتە خوارەوە بۆ تۆ ئەی محمد صلی اللە علیه وسلم بۆ ئەوەی خەڵکی ڕزگار بکەیت لە تاریکیەکانەوە بۆ ڕووناکی بە ئیزنی پەروەردگاریان ڕێنمونیان بکەیت بۆ ڕێگای خوای بەدەسەڵات و زاڵی سوپاسکراو. ئەوانەی کە ژیانی دونیایان لا خۆشترە لە ژیانی ڕۆژی دوایی و بەرگری خەڵکی دەکەن لە ڕێگەی خوا، دەیانەوێت ڕێگای خوا لار و چەوت نیشان دەن، ئەوانە لە گومڕاییەکی دوور لە ڕاستیدان. وما ارسلنا من رسول الا بلسان قومه لیبین لهم، سوێند بەخوا بەڕاستی موسامان نارد بە موعجیزەکانمانەوە فەرمانمان پێدا کە گەلەکەت ڕزگار بکە لە تاریکیەکانەوە بۆ ڕووناکی و ئامۆژگاریان بکە بە ڕووداوەکان لە ڕۆژەکانی خوادا یان بەهرەکانی خوایان بیر بخەرەوە بەڕاستی لەو بیرخستنەوەدا پەند و بەڵگەی زۆر هەیە بۆ هەموو خۆڕاگرێکی سوپاسگوزار. بیری بەهرە و چاکەی خوا بکەنەوە بەسەرتانەوە کاتێ کە ڕزگاری کردن لە دار و دەستەکەی فیرعەون کە سزای خراپیان پێ دەچەشتن بە هەمیشەیی و کوڕانی ئێوەیان سەردەبڕی و ئافرەتانی ئێوەیان بە زیندوویی دەهێشتەوە بۆ خزمەتکاری لەوەدا تاقیکردنەوەیەکی گەورە بوو لەلایەن پەروەردگارتانەوە. ئایا بۆتان نەهاتووە هەواڵی ئەو گەلانەی کە لە پێش ئێوەدا بوون، گەلی نوح و عاد و سەموود، هەروەها ئەوانەی کە لە پاش ئەوان بوون و هاتن، بێجگە لە خوا هیچ کەس نایانزانێ، پێغەمبەرەکانیان بۆ هات بە موعجیزە و بەڵگەی ئاشکراوە، ئینجا ئەوان دەست و پەنجەی خۆیان گەست لە ڕق و قیندا و وتیان بەڕاستی ئێمە بێ بڕواین بەو پەیامەی کە بە ئێوەدا نێردراوە. فروستادەکانیان وتیان پێیان، ئایا لە خوادا گومان هەیە کە بەدیهێنەری ئاسمانەکان و زەوییە، بانگتان دەکات بۆ ئەوەی لە گوناهەکانتان خۆشبێت و دواتان بخات بۆ کاتێکی دیاریکراو؟ وتیان، ئێوەش هەر ئادەمییەکی وەک ئێمەن، دەتانەوێت بەرگری ئێمە بکەن و لاماندەن لە پەرستنی ئەوەی کە باو و باپیرانمان دەیانپەرست. ئێمە هەر ئادەمیە چین وەکو ئێوە. بەڵام خوا منەت دەنێ بەسەر هەر کام لە بەندەکانیدا کە بیەوێ دەیکاتە پێغەمبەر، وە ئێمە هەرگیز ناتوانین موعجیزە و بەڵگەیەکتان بۆ بێنین مەگەر بە ئیزنی خوا، وە با بڕواداران پشت هەر بە خوا ببەستن. وە بێگومان ئێوە نیشتەجێ دەکەین لەو خاکەدا پاش تیاچوونی ئەوان، ئەوەش بۆ کەسانێکە لە وەستانی بەردەم من دەترسن لە قیامەتدا، وە پێشتر ترسابێ لە هەڕەشەی من. واستفتحوا وخاب كل جبار عنید. وە پێغەمبەران داوای سەرکەوتن و زاڵبوونیان کرد لە خوا و هەموو ملهوڕ و یاخییەک بێ هیوا بوون. و هەموویان لە گۆڕەکانیان دێنە دەرەوە بۆ خوا دەردەکەون و ئاشکرا دەبن، ئینجا بێ دەسەڵاتەکان دەڵێن بە زۆردار و خۆبەزلزانەکان، بەڕاستی ئێمە لە دونیادا شوێنکەوتووی ئێوە بووین، ئاخۆ ئێوە بەرگری دەکەن لە ئێمە هەندێک لە سزای خوا؟ ئەوانیش دەڵێن ئەگەر خوا ئێمەی ڕێنموونی بکردایە ئێمەش ئێوەمان ڕێنموونی دەکرد، وە من نەمبوو بەسەرتاندا هیچ زۆر و دەسەڵاتێک تەنها ئەوە نەبێ کە بانگم کردن بۆ گومڕایی ئیتر ئێوەش بە دەنگمەوە هاتن و بە گوێتان کردم کەواتە لۆمەی من مەکەن بەڵکو لۆمەی خۆتان بکەن بەڕاستی من ناتوانم بێم بە هاواری ئێوەوە وە ئێوەش ناتوانن بێن بە هاواری منەوە تحیتهم فیها سلام. وە ئەوانەی باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان کردووە دەخرێنە ناو بەهەشتانێک کە ڕووبارەکان دێن و دەچن بە ژێریاندا بە هەمیشە تیایدا دەبن بە ئیزنی پەروەردگاریان، بەخێرهاتنیان لەو بەهەشتەدا بە وتەی سەلامە. ئایا نەتزانیوە خوا چۆن نموونەی هێناوەتەوە کە وتەی چاک و ڕاست، لا االە الا اللە، وەک درەختێکی چاک و بەسوود وایە ڕەگی قایم لە زەویدا کوتابێ و لق و پۆپەکانیشی بەرز بووبێتەوە بە ئاسماندا؟ ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ بەو بەندانەم کە بڕوایان هێناوە بە ڕێچی نوێژەکان بکەن و لەوەی پێمان داون ببەخشن بە نهێنی و ئاشکرا لە پێش ئەوەی کە ڕۆژێک بێت نە کڕین و فرۆشتنی تێدایە و نە دۆستایەتی بیریان بخەرەوە کاتێ ئیبڕاهیم وتی، ئەی پەروەردگارم ئەم شارە، مەککە، بکە بە شارێکی ئارام و ئاسایش و خۆم و کوڕەکانم بپارێزە و دوور خەرەوە لەوەی بتەکان بپەرستین. رب انهن اضللن ئەی پەروەردگارمان من هەندێ لە ڕۆڵەکانم نشتەجێ کرد لە شیوێکی بێ کشتوکاڵدا لای ماڵە پیرۆز و ڕێزگیراوەکەت ئەی پەروەردگارمان تا بە چاکی نوێژ بەجێ بێنن بەڵکو دڵی خەڵکانێ وا لێ بکەیت سۆزیان ببێ بۆ لایان و لە هەموو بەر و میوەیەکیش ڕۆزیان بدە بەڵکو شوکرانە بژێر بن. ئەی پەروەردگارم من و ڕۆڵەکانم وا لێ بکەی بە چاکی نوێژەکان بەجێ بێنین، ئەی پەروەردگارمان پاڕانەوە و نزاکەم وەرگرە. ربنا اغفر لی ولوالدی وللمومنین یوم یقوم الحساب. ئەی پەروەردگارمان لە من و باوکم و دایکم و هەموو بڕواداران ببورە و خۆش ببە، وە ئەی محمد صلی اللە علیه وسلم خەڵکی ئاگادار بکەو بترسێنە لەو ڕۆژەی کە سزایان بۆ دێت ئینجا ئەوانەی کە ستەمیان کردووە دەڵێن ئەی پەروەردگارمان بۆ ماوەیەکی کەم دوامان بخە تا وەڵامی بانگەوازەکەت بدەینەوەو شوێنی پێغەمبەران بکەوین ئەی ئێوە نەبوون پێشتر سوێندتان خوارد کە هەرگیز لەناوناچن؟ وە بۆ ئەوەی بزانن بێگومان ئەو پەرستراوێکی تاک و تەنهایە و تا خاوەن ژیریەکان بیر بکەنەوە و پەند بگرن